گەنجی کورد لە وڵاتی خۆمان لە شاری سلێمانی لە هەولێر لە دهۆک دانیشتویت براکەم بۆ سەبر ناگریت ڕاستە ناڕەحەتی هەیە ڕاستە ناخۆشی هەیە ڕاستە معاش نییە ڕاستە بێکاری هەیە بەڵام ئەگەر بە گوێرەی دینەکەت مامەڵە بکەیت و ژیان بەریتە سەر ئەوەت باشترە لەوەی خۆت تووشی ئەو دەردەسەریە بکەیت و ئەوەش ئەنجامەکەی بێت هەر ڕۆژەی دەبیستین دەیان کەس خنکە سەدان کەس خنکە ئاوایان لێ بەسەر هات لەبەر دەرکی کافرێک بوەستنەوە، خەڵکانێک بەزەییان پێدا بێنەوە، پارچە نانێکیان بدەنێ، جلێکی کۆنیان بدەنێ لەبەری بکەن، یان نا لە وڵاتەکەی خۆت سەبر بگرە. پێغەمبەرەکەمان عەلەیه الصلاة والسلام فێری کردوین ئەگەر هاتوو سەرکردەکانمان دەسەڵاتدارەکانمان زوڵم و ستەمیان هەبوو ئەگەر هاتوو سەرکردە و دەسەڵاتدارەکانمان موڵک و سامانی میللەتیان بۆ خۆیان برد انکم سترون بعدی اثرە پێغەمبەر دەفەرمێ عەلەیهی سڵاوە وسەلام لە دوای من ئەثەرە دەبینن ئەثەرە ئەوەیە ئەوەی کە موڵک و سامانی بەدەستە بۆ خۆی هەڵی دەگرێت و نایداتە خەڵک دەفەرمێ کە ئەوەتان بینی سەبر بگرن ئێمەی ئەهلی سنە بە خەڵک دەڵێن سەبر بگرن کە بێت و خەڵک سەبر بگرێ بەڵام تەقوای خوا بکا و بگەڕێتەوە لای خوا واللهی خوای گەورە وەزعمان چارەسەر دەکات قەت خوای پەروەردگار ناچێ کەسێکی زاڵمی ستەمکار بەسەر کەسانێکدا دابنێت کە تەقوادار و چاکەکار و کەسانێکی باش بەڵام غەیری ئەهلی سنە هەیە چۆن هانی خەڵک دەدەن خەڵچینە بڕۆن چیتان داوە لەم وڵات ئەم وڵاتیان بۆ چۆڵکەن بۆ کوێ ئەم خەڵکە بۆ کوێ دەنێرن بۆ کوێ پەڕاگەیەندەیان دەکەن یا کەسانێکی تریش دیسان بە ناوی ئیسلامیەوە هاندانی خەڵک بۆ بەرەنگاربوونەوەی حکوومەت و دەسەڵات بۆ خوێنڕێژی و کاولکاری وەکو ئەوەی کە لە مصر کرا وەکو ئەوەی کە لە سووریا کرا وەکو ئەوەی کە لە لیبیا کرا وەکو ئەوەی کە لە تونس کرا بەردەوام دەبینین ئەو میلەتە هان دەدەن بۆ سوتەمەنی ببن بە سوتەمەنی ئەخر خەڵکی بێدەسەڵاتی بێتاوان خەڵکێکی بێدەسەڵات کە گەورەترین چەک بەدەستیەوە بێ کڵاشینکۆفێکی بەدەستەوەیە دەتوانێت چی بکا بەرامبەر تۆپ و تەیارە و ساڕۆخی حکوومەت چی پێ دەکرێت بە چ عقلێک تۆ ئەو میلەتە هان دەدەی دەی بڕۆنە سەر شەقام دەی بەرەنگاری حکوومەت بنەوە دەی وا بکەن حزبیەکان ئەوەندە میلەتیان هاندا لە سووریا و لە میسر و لە لیبیا و لە تونس و لە وڵاتانە ئەوە بەرهەمەکەیەتی ئەو مناڵە سووری کۆبانی قوڕبەسەری داماوە ئێستا دەیبینین لە لێواری دەریایەک و ڕووبارێک بەحرێکدا خنکاوە دەی هەڵی گرنەوە بۆیە براکانم هاندانی خەڵک بۆ چوونە دەر لە وڵات